بەشی حەوتەم پیر دەڵێت ئەفسانەی شەخسی مرۆڤ ڕەنگە بۆ سابەیە نەبێت کە دێتە بەرچاو بە هیچ شێوەیەک تەنانەت لەوانەیە پێویستی بە ئەنجامدانی چەندان کاری ترسناک بێت کاتێ بڕیار لەسەر شتێ دەدەین وزەگەرێکی بەهێز بەگەردەخەین و چیدی ناتوانین مانای واقیعی ژیان لە خۆمان بشارینەوە. کاتێ بڕیاری شتێ دەدەین، ئیختیارێک دەکەین و نرخەکەی دەدەین. بەدواداچوونی خەون و ئامانجەکانمان نرخی خۆیان هەیە، دەشێت ناچارمان بکات واز لە خوو نەریتە کۆنەکان بێنین، دەشێت مەسەلەگەلێکمان بۆ دروست بکات ڕەنگە بشبێتە مایەی نائومێدی، بەڵام نرخ هەر چەندێکیش بەرز بێت، هێندەی نرخی ژیان لەسەر بنچینەی ئەفسانەی شەخسی بەرز نییە، لەبەر ئەوەی ڕۆژی دەڕوانینە ڕابردوومان و ئەو کارانەی ئەنجاممان داوە و دەنگی دڵی خۆمان گوێ لێ دەبێت کە دەڵێت، تەمەنی خۆم بەفیڕۆدا. باوەڕ بکە ئەمە خراپترین شتە کە لەوانەیە گوێت لێ بێت. پیر سەدان قوتابی هەبوو، هەر هەموویان بەردەوام لە کاتی خۆیدا ئەرکە ئایینییەکانیان بەجێ دەهێنا، جگە لە دانەیەکیان کە هەمیشە مەست بوو. ڕۆژێ پیر لەسەر مەرگدا، قوتابییە هەمیشە مەستەکەی بانگ کرد و هەموو نهێنییە شاراوەکانی پێ گوت. قوتابییەکانی تر هەڵچوون و گوتیان، شەرمەزارییە. ئێمە هەموو شتەکانمان فیدای پیری کرد، کە لە پەیبردن بە تواناکانمان بێتوانا بوو. پیر گوتی، من دەبوو نهێنییەکان بە کەسێ بسپێرم کە بە باشی بیناسم. ئەوانەی پیاوچاک دێنە بەرچاو، زۆربەی کات خۆپەرستی و غرور و دەماگیریی خۆیان دەشارنەوە. لەبەر ئەوە من تەنها ئەو قوتابیەم هەڵبژارد کە بە باشی دەمتوانی کەموکورتیەکەی ببینم. هەمیشە مەستەکە. باوکە مارکۆس گارسیا گوتویە، هەندێ جار بۆ ئەوەی باشتر قەدری بەهرەیەک بزانین، خواوەند بەهرەکەمان لێ دەسێنێتەوە. خواوەند دەزانێ کە تا چ ئاستێ دەتوانرێت گیان لە ژیر تاقیکردنەوەدا ڕابگیرێت و هەرگیز ئەولاتر ناڕوات. لەم کاتانەدا هەرگیز نابێ بگوترێت خواوەند بەجێی هێشتوون. ئەگەر خواوەند تاقیمان دەکاتەوە، بەهرەگەلێکیش بە ئەندازەی پێویست، ڕەنگە لە پێویست زیاتریش، بۆ سەربڵندی لە تاقیکردنەوەکەدا دەخاتە ئیختیارمانەوە. کاتێ هەست بە دووری ئەو دەکەین، دەبێ لە خۆمان بپرسین، ئایا دەزانین چۆن چۆنی کەڵک لەو شتانە وەربگرین کە ئەو لەسەر ڕێگەی ئێمە دایناون؟ هەندێ جار چەندین ڕۆژ و هەفتە تێدەپەڕێت و ڕەفتارێکی مەحەببەت ئامێزمانە لە کەس نابینین. قۆناغی ئاوا دژوارە وا دێتە بەرچاو کە سۆز و مەحیببەت لە نێوان مرۆڤەکاندا بارگە و بنەی خۆی پێچاوەتەوە و ژیان بۆتە زیندوومانەوە و بەس. پیر دەڵێت دەبێت سەیرێکی ئاگردانەکەی خۆمان بکەین، دەبێت داری زۆرتری تێبخەین و هەوڵ بدەین کە سەرای تاریکی ژیانی خۆمان ڕووناک بکەینەوە. کاتێ دەنگی هەڵوەزینەوەی دار و چیلکەکەمان لە ئاگردا بیست و ئەو چیرۆکەمان خوێندەوە کە گڕکان دەیگێڕنەوە، سەرلەنوێ ئومێدمان بۆ دەگەڕێتەوە. ئەگەر توانای خۆشەویستیکردنمان هەبێت، دەشتوانین ببینە خۆشەویستراویش، تەنیا بڕێک کات پێویستە. کەسێک لە کاتی نانی نیوەڕۆدا پەرداخەکەی شکاند، کەسێکی دی گوتی، ئەمە نیشانەی بەخت و نەگبەتییە. هەموو ئەو کەسانەی لەسەر مێزەکە بوون ئەم باوەڕەیان بیستبوو بەڵام حاخامی کە لەوی بوو پرسی بۆچی ئەمە نیشانەی بەختە هاوسەری نووسەر گوتی نازانم ڕەنگە ئەمە نەریتێکی دێرین بێت تاکو میوان لە ئەنجامی ئەو کاری کردوێتی زۆر هەست بە ناڕەحەتی نەکات حاخام گوتی نەخێر ئەوە نییە هەندێ لە دەستە و گرووپە جووڵەکان جووەکان باوەڕیان وایە هەر مرۆڤە و بەشێکی دیاریکراو لە بەخت هەیە کە لە درێژەی ژیاندا سەرفی دەکات. مرۆڤ دەتوانێت ئاگەدار بێت بەختەکە تەنیا لە کاتگەلێکدا بەکار بهێنێ کە پێویستی پێیەتی یان ئەوەی پێش بەوە بگرێت دەستبڵاوی لە بەکارهێنانی بەشەکەی خۆیدا بکات. ئێمەی جوولەکەش هەر کاتێ کەسێ شووشەیەک دەشکێنێ دەڵێین خۆشبەخت بیت، بەڵام ئەمە بەو مانایە باش بوو کە بەختەکەت بۆ بەرگرتن لە شکاندنی شووشەیەک سەرف نەکرد، ئێستا دەتوانی لە شتی گرنگتردا سەرفی بکەیت. باوکە ئەبراهام دەیزانی کە لە نزیک پەرستگای سیتادا ڕاهیبێک دەژی کە بە هۆشمەندی ناوبانگی دەرکردووە، بەدوای کابرادا ڕۆشت و لێی پرسی، ئەگەر ئەمڕۆ ژنێکی جوان لە نوێنەکەتدا بینی، ئایا دەتوانیت قەناعەت بە خۆت بێنی کە ئەوە ژن نییە؟ کابرای هۆشمەند وەڵامی دایەوە، نەخێر بەڵام دەتوانم خۆم کۆنتترۆڵ بکەم باوکت درێژی پێدا ئەی ئەگەر لە بیاباندا بڕێک دراوی زێر بدۆزیتەوە دەتوانیت وا فەرز بکەیت کە ئەوانە بەردن هۆشمەند گوتی نەخێر بەڵام دەتوانم خۆم کۆنتترۆڵ بکەم و لە هەمان شوێندا بەجێ بهێڵم باوکە پێداگیری کرد ئەی باشە ئەگەر دوو برا کە یەکێکیان خۆشی دەوێیت و ئەوی تریان ڕقی لێتە هەراکەیان هێنایە لای تۆ ئایا دەتوانیت وای دابنێی کە ئەو دووانە لەگەڵ یەک یەکسانن ڕاهب وەڵامی دایەوە وێڕای ئەوەی لە ناخەوە ئازار دەکێشم بەڵام لەگەڵ ئەوەیان کە ڕقی لێم بووە چۆن ڕەفتار دەکەم ئاواش ڕەفتار لەگەڵ ئەوەدا دەکەم کە خۆشویستووم باوکە دواتر بە قوتابیەکانی گوت با پێتان بڵێم هۆشمەند کێیە هۆشمەند ئەوەیە لە جیاتی ئەوەی ئارەزوەکانی بکوژێت کۆنترۆڵیان دەکات فراسیر بە درێژایی هەموو ژیانی لەبارەی خۆرئاوا شتی نووسی و کەیف خۆش بوو لەوەی فلیم نامەیەکی نووسیوە کە گرێگ کوپەر ڕۆڵی تێدا گێڕاوە. ئەو گوتوویە، بە درێژایی هەموو ژیانی تەنیا لە ساتەوەختگەلێکی کەمدا تووڕە بووە. ئەو گوتوویە، من شتگەلێکی زۆر لە پێشیانەوە فێر بووم. ئەوان لەگەڵ سوور پێستەکاندا شەڕیان کرد. بیابانەکانیان بڕی و بە دوای نان و ئاودا شوێنگەلی دوور دەخست دوورەدەست گەڕان. سەرجەمی نووسینەکانی ئەو قۆناغە تایبەتمەندیکی سیر لە خۆی پیشان دەدەن پێش ژینان تەنیا لەبارەی شتە باشەکانەوە قسەیان دەکرد و دەیان نووسی لە جیاتی گلەیکردن گۆرانی و نوکتەیان لەبارەی چەرمەسەریەکانیانەوە دروست دەکرد و بەم شێوەیە لە ترس دوور دەکەوتنەوە منیش ئەمڕۆ لە هەشتا و هەشت ساڵیدا هەوڵ دەدەم وا بکەم ئەم تێکستە لە شعرێکی جۆن مریرەوە هەڵبژێدراوە دەمەوێت ڕۆحم ئازاد بکەم تا بتوانیت لە هەموو ئەو توانایانە بەهرەمەند بیت کە گیانەکان هەیانە کە ڕۆحم ئازاد بوو چیدی نە هەوڵ دەدەم چاڵ و چۆڵیەکانی مانگ بناسم و نە بە دوای تیشکەکانی خۆردا تا سەرچاوەیەکان بڕۆم. نە هەوڵ دەدەم پەی بە جوانی ئەستێرە بەرم، نە هەوڵیش دەدەم پەی بە شێواوی دەستکردی مرۆڤ بەرم. کاتێ فێر بووم ڕۆحم ئازاد بکەم، بە دووی کازیوە دەکەوم و لەگەڵیدا دەگەڕێمەوە کاتێک فێر بووم گیانم ئازاد بکەم پەیوەست دەبم بەو تەوژمانەوە کە بۆ ئۆقیانۆس دەڕ تا گیانی جیهان پێک بهێنن کاتێ فێر بووم گیانم ئازاد بکەم هەوڵ دەدەم نامەی پڕ لە شکۆی ئەفراندن لە سەرتاوە بخوێنمەوە یەکێ لە نیشانە پیرۆزییەکانی مەسیحییەت وێنەی ماسی گرێیە، هۆکەی سادەیە، لە قاتی و قڕیت ڕەهای خواردندا ماسی گرە دەنووکی لە لەشی ڕۆ دەکات تا بێچووەکانی بە گۆشتی لەشی خۆی تێ بکات. پیر دەڵێت، زۆربەی کات لە پەی بردن بەو بەهرانەی پێمان دراوە دەستەوەستانین. زۆربەی کات پەی بەوە نابەین کە ئەو بە مەبەستی پەروەردەکردنی لایەنی مەعنەوی ئێمە ئەنجامی دەدات چیرۆکێک دەربارەی ماسیگرەیەک هەیە کە لە زستانێکی سەختدا لە پێناوی تێرکردنی بێچوەکانی خۆی بەخت کرد کاتێک کە سەر ئەنجام لاوازیدا گیانی سپارد یەکێک لە بێچووەکان بەوی تریانی گوت، سەرئەنجام ئاسوودە بووین لەوەی کە هەموو ڕۆژێ ئەو شتە بۆگەنەمان دەخوارد، خەریک بوو وەڕز وەڕز دەبووم. ئەگەر لە شتێک ناڕازیت، هەتا ئەگەر ئەو شتە ئەو کارە باشەش بێ کە حەزت لێیەتی، بەڵام تا ئێستا نەتتوانیوە ئەنجامی بدەیت، دەست هەڵگرە ئەگەر کارەکان بە باشی ناتنە پێشێ تەنیا دوو ڕوونکردنەوەی شیاوە هەبن یان توانا و وزەی وزەت خراوەتە ژێر تاقیکردنەوەوە یان دەبێ گۆڕانێک لە ڕێگاکەتدا پێک بهێنی بۆ ئەوەی دەریخەیت کامە دانە لەم دوو هەڵبژاردنە هەڵبژاردنە لێکدژەکان ڕاستە بێدەنگی بکەرە و پیشە و دەستی نزا بەرز بکەرەوە. کەم کەم باردۆخەکە وا ڕووناک دەبێتەوە کە دەتوانی یەکێ لە ئیختیارەکان هەڵبژێریت. کاتێ بڕیاری خۆت دا، ئیختیارەکەی تر بە تەواوی بە فەرامۆشی بسپێرە. بۆ پێشەوە بڕۆ و بزانە کە خواوەند خودای ئازایانە. دۆمینگوس سابینۆ گوتوویە، هەموو شتێ لە روو لە باشیبوونە، ئەگەر بارودۆخەکان باشتر نابێت، هۆکەی ئەوەیە تۆ هێشتا بە ئامانجەکەت نەگەیشتوویت. مۆزیقاری بەڕازیلی نێڵسۆن مۆتا لە باهیا بوو کە بڕیاریدا بڕوا بۆ سەردانی دایمینیهنیها تەکسی بەکرێ گرت و لە ڕێگا ستۆپی ئوتومبێلەکە پچڕا ئوتومبێل لە ناوەڕاستی شەقامدا سوڕا بەڵام جگە لە پێکهێنانی ترس ڕووداوێکی گرنگتر ڕووی نەدا کاتێ چاوی بە دایکە مینیهنیها کەوت یەکەمین شت کە بەوی گوت کارەساتی ئوتومبێلەکە بوو لە ناوەڕاستی شەقامەکەدا. دایکە گوتی، گەلێک هەن کە لە پێشەوە نووسراون، بەڵام خواوەند ڕێگەیەک دەخاتە بەردەممان تا بێ گرفتێکی وا لەو ڕووداوە تێپەڕین. بۆ نموونە بەشێ لە چارەنووسی تۆ ئەوە بوو کە لەم ساتەی ژیانتدا سەرنشینی ئوتومبێلێ بیت کە دووچاری ڕووداو دەبێت. بەڵام هەر بەو جۆرە کە دەبینی هەموو شتێک ڕوویدا و هیچ شتێکیش ڕووی نەدا. ژنێکی زیارەتکەر کاتێ لەگەڵ نووسەردا کۆنفڕاسەکەی بەجێدەهێشت، بە نووسەری گوت، لە قسەکانتدا لەبارەی ڕێگای سانتیاگۆوە شتێکت لەبیر کرد. من هەستم کرد زۆربەی زیارەتکەران چ لە ڕێگەی سانتیاگۆدا و چ لە ڕەوتی ژیانی خۆیاندا هەوڵ دەدەن هاوهەنگاو لەگەڵ خەڵکیدا ڕێبکەن. لە سەرەتای گەشتە سەردانییەکەمدا هەوڵم دەدا هاوهەنگاو لەگەڵ گروپەکەدا بڕۆم، ماندوو بووم. لەوەندەی لەشم دەیتوانی زیاترم لێی دەویست. زۆرم بۆ هاتبوو دە زولە زەردەکانی قاچی چەپم دا توشی ناڕەحەتی هاتم بۆ من ئەستەم بوو دوو ڕۆژ بێ ڕاوەستان و بەردەوام بە پێ بڕۆم زانیم تەنها بە شێوەیەک دەتوانم بگەمە سانتیاگۆ ئەویش ڕێگاکە بە پێی خۆم ببڕم گەشتەکەی من ماوەیەکی زیاتر لەوانی دی درێژەی خایاند ماوەگەلێکی زۆر تەنها بووم ماوەگەلێکی زۆر تەنیا بووم بەڵام تەنیا لەبەر ئەوەی ڕێزم بۆ هەنگاوەکانی خۆم دانا توانیم هەموو ڕێگاکە ببڕم لەوە بەدواوە من ئەو وانەیەم لە هەموو کارانەدا بەکارهێناوە لەوە بەدوا من ئەو وانەیەم لە هەموو ئەو کارەندا بەکارهێناوە کە لە ژیانمدا ئەنجامیان دەدەم. پێشبێژ گوتی، مقەدەرە ئیمراتۆرێتێکی گەورە بە دەستی تۆ وێران ببێت. کرۆسیوس بە شادمانییەوە جەنگی ڕاگەیاند. لە پاش دوو ڕۆژ شەڕ لیدیا کەوتە دەست ئێرانییەکان. پایتەختەکەی وێران کرا و کرۆسیۆسیش بە دیل گیرا. ئەو بە تووڕەییەوە داوای لە کۆنسوڵەکە کرد کە بچێت بۆ یۆنان و بە کاهینەکەی پەرستگای دەلڤی بلیت بڵێت لە پێشبینیەکەیدا چەندە بە هەڵەدا چووە. کاهین بۆک بە کۆنسڵەکەی گوت نەخێر ئەوە هەڵەی کرد تۆ بوویت تۆ ئیمڕاتۆڕەتێکی گەورەت لەناوبرد لیدیا پیر دەڵێت زمانی نیشانەکان لە بەرامبەر ئێمەدان تا باشترین ڕێگەمان فێر بکەن بەڵام زۆربەی کات هەوڵ دەدەین نیشانەکان وەها ئاوەژوو بکەینەوە کە لەگەڵ ئەو شتەدا بگونجێن کە پێشتر دەمانویست بیکەین. بوسکالیا چیرۆکێ دەگێڕێتەوە کە لەبارەی چوارەمین ماگۆسیکەوە کە درەوشانەوەی ئەستێرەیەکە بەسەر بەیتلەحمەوە بینی، ئەو هەمیشە درەنگ دەگەیشتە ئەو شوێنەی کە دەبوو عیسای لێ ببێت، لەبەر ئەوەی لە ڕێگەدا هەژاران و موحتاجان بۆ داواکردنی کۆمەک ڕایاندەگرت. لە پاش سێ ساڵ گەڕان بە دوای عیسا لە میسر و جەلیل و بتانێ، ماگۆسی زەردەشتی یەکێ گەیشتە ئۆرشەلیم، بەڵام دیسان درەنگ بوو. عیسای چکۆلە ئێستا ئیدی بووە پیاوێک، ماگۆسییەکە ڕێک لەو ڕۆژە لە خاچدانی عیسادا گەیشتە ئەوێ. ماگۆسییەکە چەند دانەیەک دوورێکی لەگەڵ خۆیدا هێنابوو تا پێشکەش بە عیسای بکات، بەڵام هەموو شتێکی فرۆشتبوو تا کۆمەکی ئەو کەسانە بکا کە لە ڕێگەدا بینیونی. تەنیا یەک دانە دووری بۆ مابۆوە. بەڵام ڕزگارکەر بەسەر خاچەوە گیانی سپاردبوو. ماگۆسیکا بیر کردەوە، من لە بەجێهێنانی ئەرکی ژیانمدا شکستم خوارد.